حاڵیان وایە دڵیان بێ ئاگایە لە کاتی بیستنی ئەو وەبیرهێنانەوەیەی خوادا و ئەو ستەمکارانە ئەکەونە چپە چپ پێیان وایە پێغەمبەری خوا نابێ ئادەمیزاد بێ ئەڵێن ئایا ئەم ئیدعای پێغەمبەرایەتی کردووە لە بنیادەمێکی وەک ئێوە بەولاوە هەیە جادووتان لێ ئەکا ئێوە ئایا دێن بۆ لای جادوو کە بە چاوی خۆتان ئەبینن ئەوە جادووە؟ إن المسرفین. پاش ئەوەیش هەر گفتێکمان دابوونێ ڕاستمان لەگەڵ کردوون و بۆمان هێناونە دی و ئەوان و هەر کەسی تر کە خواستمان لەسەر بووبێ ڕزگارمان کردوون و ئەوانەمان بەرباد کردووە کە لە کافری و گوناهباریا لە سنوور دەرچووبوون. خوازانایە بە هەرچی لە بەردەمیانایە و بە هەرچی لە دوایانەوەیە، واتە هەرچییان لەمەو پێش کردووە و هەرچی لەمەو پاشەیکەن هەمووی ئەزانێ و ئاگای لێیە و تکایش ناکەن بۆ کەسێ نەبێ خوا ڕازی لێ بێ و لە قاری خوا ئەترسن. ومن یقول سُبُلًا لَّعَلَّهُمْ یَهْتَدُونَ چەند کێوێکی دامەزراو و چەسپاویشمان لە زەویا دروست کردوون نەکا ئەرز لە هەڵسوڕانا لار ببێتەوە بە وانەی بەسەریەوەن و کە لە بەری بڵاویشمان لەو کێوانەدا کردووە بە ڕێگا بە هیوای ئەوەی ڕێگای دابین کردنی ڕزق و ڕۆزی بۆ ژیانی خۆیان لەو شیو و دۆڵانەدا بدۆزنەوە کاتێ کە کافرەکان ئەتبینن بە هیچت ناکەن بە گاڵتەجاڕی خۆیان نەبێ و بە گاڵتە پێکردنەوە ئەڵێن ئا ئەمەیە ناوی خواکانی ئێوە بە سوکیە با کەچی خۆیان ناوی خودای میهرەبان ناهێنن بۆیە ئەوان نەک تۆ شایانی ئەوەن گاڵتەیان پێ بکرێ يَبْصَرُونَ ئەگەر ئەو کافرانە بزانن کاتێ کە ئەخرێنە ناو ئاگری دۆزەخەوە و ناتوانن ئاگر نە لە چڕ و چاویان و نە لە پشتیان بگێڕنەوە و کەس نایە بە هاواریانەوە یارمەتیەکیان بدات بزانن حاڵیان چۆنەبێ پەلە ناکەن بۆ زانینی وادەی هاتنی ئەو سزایەی خوا. نەخەیر، ئەو خوا خەیاڵیانەی ئەوان توانای یارمەتی دانی ئەوانی نییە و لای ئێمەیش نیگابان و پارێزگاریان بۆ ڕەوانە ناکرێ لەگەڵیان بن و سزای ئێمەیان لێ لادەن. بل متعنا هؤلاء وآباءهم حتی بەڵکو مەسەلەکە ئەوەیە ئێمە گوزەرانی خۆشمان داوە بەو کافرانە و بە باوک و باپیرانیان تا ماوەی ژیانیان بەو جۆرە درێژەی کێشا و لە خۆیان بایی بوون و وایان زانی ئەو خۆشی و ڕابواردنەیان تا سەرە و هەرگیز نابڕێتەوە ئایا ئەمانە سەیر ناکەن ئێمە پەی دەر پەی لە خاکی کافران کەم ئەکەینەوە و ئەیخەینە ژێر دەسەڵاتی موسڵمانان؟ ئایا لەگەڵ ئەمەیشا خۆیان بە زاڵتر ئەزانن بەسەر موسڵمانانا و رَبِّکَ لَیَقُولُنَّ یَا وَیْلَنَا إِنَّا کُنَّا ظَالِمِینَ. ئەم کافرانە ئەگەر کەمترین سزای خوای تۆیان پێ بگا ئەکەونە هاوار هاوار و ئەڵێن، ئەی قوڕ بەسەر خۆمان، بەڕاستی ئێمە کەسانێکی ستەمکار بووین. ئێمە ترازووی سەرنەکردوو دائەنێین لە ڕۆژی قیامەتا بۆ کێشانەی چاکە و خراپەی خەڵک ئیتر هیچ کەسێ ستەمی لێ ناکرێ و حەقی خۆی ئەدرێتێ ئەگەر کەسێکیش دانە خەردارەێ چاکە یا خراپەی هەبێ ئەیهێنینە مەیدانی حیسابەوە و بۆی حیسابەکەین و ئێمە بەسین بۆ حیسابکردنی چاکە و خراپەی بەندە. ئێمە بەڕاستی کتێبێکمان دا بە موسا و بە هاڕون کە حەق و ناحەقی لێک جوێ ئەکردەوە و ڕووناکی بوو بۆ دڵی ئەوی بیەوێ و مایەی یادی خوا بوو بۆ ئەوانەی لە خوا ئەترسن هەندێکیش وتوویانە مەبەست لە فورقان عەساکەی موسایە کە نیلی پێ کەرت کرد تا بەنی ئیسرائیل لێی بپەڕنەوە و مەبەست لە ضیاء ڕووناکیەکەی دەستیەتی و مەبەست لە تەنها زیکرەکە تەوراتە ئەو لە خوا ترسانەی دڵیان ئەکەوێتە لەرزە لەوەی کە خوایان لە خۆیان ناڕازی کردبێ و لە ڕۆژی قیامەت ئەترسن، ئەم ئایەتە باسی ئەو لە خوا ترسانەیە لە ئایەتی پێشوودا ناویان هات. وهذا ذکر مبارک بەڕاستی ئێمە بەر لە موسا و هاروونیش توانای دۆزینەوەی ڕێی چاکەمان دا بە ئیبڕاهیم و حاڵیمان ئەزانی و ئەمانزانی کەوا بە کەڵکی خەڵاتی پێغەمبەرایەتی دێ. اذ قال لأبیه وقومه ما هذه گشت بتەکانی پارچە پارچە کرد و شکاندنی بەسەر یەکدا تەنها بتە گەورەکەیان نەبێ بەهیوای ئەوەی خێڵە بت پەرستەکەی بگەڕێنەوە سەر ئەو بتە گەورەیە و لێی بپرسن کێ وای لەو بتانە کردووە و شکاندوونی بەسەر یەکا ورد و خاشی کردوون. قالوا من فعل هذا بآلهتنا انتم الظالمون. ئەوانیش گەڕانەوە بۆ سەر خۆیان و لەناو خۆیانا کەوتنە ڕاوێژ، بەخۆیانیان وت، ئێوە خۆتان خەتابار و ستەمکارن کەوا ئەم بتە داتاشراوانە ئەپەرستن. خۆی و لووطی برازایشیمان ڕزگار کرد و بردمانن بۆ ئەو خاکەی بەرەکەتمان تێ خستووە بۆ هەر کەس لە خەڵکی ئەم جیهانە کە لەوێ بێ کە وڵاتی شامە. ووهبنا له اسحاق ویعقوب باسی ئەوەی داود و سلیمانیش بکە کە خەریک بوون لە بارەی باخ و کشتوکاڵی موسڵمانێکەوە بڕیاریان ئەدا، مەڕوماڵاتی خێڵێکی تێچوو بوو خواردبووی و ئێمەیش ئاگامان لە بڕیارەکەیان بوو کە خەریک بوون ئەیاندا لەو مەسەلەدا. فَفَهَّمْنَاهَا سُلَیْمَانَ وَکُلًّا آتَیْنَا حُکْمًا جا مەسەلەکەمان پیشانی سولەیمان دا و تێمان گەیاند و زانینی چۆنیەتی بڕیاردانی نێوان خەڵک و زانستیشمان تێکڕا بە هەردووکیان بەخشی و کێوەکانمان ڕام کرد بۆ داوود تەسبیحاتیان لەگەڵی ئەکرد بۆ خوا و پەلەوەرەکانیشمان هەروا بۆ ڕام کرد ئەوانیش تەسبیحاتیان لەگەڵی ئەکرد و ئێمە ئەم کارانەمان بۆ کرد. ئێمەش بە دەنگیەوە هاتین و چی ئێش و ئازاری پێوە بوو هەموومان لادا و بە ژمارەی مناڵە مردووەکانی مناڵمان دایە و ئەوەندەی تریش بە میهرەبانی خۆمان بۆ ئەوەی ببێ بە پەند و ئامۆژگاری بۆ ئەوانەی خوای خۆیان ئەپەرستن. وإسماعیل وإدریس وذا الکفل من الظالمین باسی ذوالنون واتە یونسیش بکە کاتێ کە بە توڕەییەوە خێڵەکەی خۆی بەجێ هێشت و سوسەیەک گومان کەوت و بۆ دڵیەوە گوایە هیچمان پێ ناکرێ دەرحەق خێڵەکەی تا سەرەنجام لە تاریکە شەوێکا یا لە ناو دەریادا یا لە ناو سکی ماسیا گیری خواردبوو هاواری کرد خوایە لە تۆ بەولاوە خوایەکی تر نیە بە حەق بپەرسرێ ین. یادی زەکەریاش بکەرەوە ئەو کاتەی کە هاواری کردە خوای خۆی وتی خودایە بە تەنیا مەهێڵەوە بێ کەس و بێ دەر و تۆ چاکترین کەسێکی بۆ ئینسان بمێنێتەوە. فاستجبنا له ووهبنا له یحیی جعلناها وابنها آیة للعالمین یادی ئەو ئافرەتەیش بکە کە داوێنی خۆی پاراست لەوەی کەس دەستی بۆ بەرێ و جا ئێمەیش لە ڕێگای فریشتەی خۆمانەوە کە جوبرەئیلە فوومان پێدا کرد و خۆی و کوڕەکەی کە عیسایە کردمانن بە نیشانەی گەورەی و دەسەڵاتی خۆمان بۆ هەموو جیهان جوج وهم من کل حدب ینسلون جا کاتێ کە ڕێگای یەئجوج و مەئجوج ئەکرێتەوە واتە تا ڕۆژی قیامەت دێ و یەئجوج و مەئجوج لە هەموو ملە و بەرزاییەکەوە بە پەلە ئەکەونە ڕێ ئەو کاتە خەڵکی ئەو ئاواییە وێرانکراوانەیش زیندووەکرێنەوە ئەی کافرینە ئێوە خۆتان و ئەو شەیتانانەی ئەیان پەرستن لە جیاتی ئەوەی خوا بپەرستن هەمووتان چڵ و چێوی سووتەمەنی دۆزەخن و هەموو ئەڕۆنە ناو دۆزەخ. لو كان هؤلاء آلهة ما وردوها وكل کنتم توعدون ترسی لە هەموو ترسێ بەدتر کە ترسی مانەوەی هەمیشەیی بێ باوەڕانە لە دۆزەخدا زوێر و دڵتەنگیان ناکا و فریشتە دێن بە دەمیانەوە پێشوازیان لێ ئەکەن و پێیان ئەڵێن ئەمە ئەو ڕۆژەی خۆتانە کە گفتتان ئەدرایە پێی ئینا کوننا فاعلین. ئەمەیش لەو ڕۆژەدا ئەبێ کە ئاسمان ئەپێچینەوە وەک چۆن تۆماری نوسراو ئەپێچرێتەوە، ئێمە وەک چۆن دنیامان یەکەم جار دروست کرد هەروەها تازەیش یەکەینەوە، ئەمە وەعدەیەکە لەسەر شانمان و ئێمە هەرچیمان بوێ جێبەجێ یەکەین. إله واحد فهل أنتم مسلمون تۆ ئەی محەمەد بەو خەڵکە بڵێ من لە بابەتی یەکێتی خوا و هاوبەش بۆ دانەنانیەوە هەر ئەوەم بە وەحی بۆ دێ کە خوای ئێوە تاقە یەک خوایە و هاوبەشی نیە دەی ئێوە مل بۆ ئەم ڕاستیە کەچەکەن؟ من نازانم، لەوانەیشە ئەوەی من پێتان ڕائەگەیەنم کە دواخستنی سزادانتانە تا ڕۆژی قیامەت بۆ تاقیکردنەوەتان بێ و بۆ ئەوە بێ تا ماوەیەک بۆ خۆتان ڕابوێرن. قال رب احکم بالحق هەر خوای میهرەبانی هەردوو لایەکمان پەنای ئەبرێتە بەر و داوای یارمەتی لێ ئەکرێ لەبارەی ئەو شتانەوە ئێوە باسیان ئەکەن. خولاسەی تەفسیری نامی خولاسەی تەفسیری نامی دانراوی گەورە زانای کورد مامۆستا مەلا عەبدولکەریمی مودەڕیس. قورئانی پیرۆز بە دەنگی مەحمود خەلیل ئەلحوسری خوێندنەوەی فەضائیل و شکۆی سورەتەکان مامۆستا بەکر حەمە سدیق خوێندنەوەی تەفسیر فاتیح شێخ محەمەد سەمیع مافی کۆپی کردن و پەخش کردنی ئەم بەرهەمە پارێزراوە بۆ ناوەندی ڕاگەیاندنی ئارا خولاسەی تەفسیری نامی.